شەهرەزاد و تیجاڕچیان کەوتنە ناو شار و شارۆچکەکان و جاڕیاندا کە پاشا فەرمانی داوە لە گۆڕەپانی گەورە کۆبوونەوەیە وەزیران و سەرانی مەملەکەت و سەرۆکۆزان و پیاوماقۆڵان چوونە سەردانی و هەواڵی چۆنێتیان لەگەڵ نەخۆشیەکەی داپرسی پاشاوتی نەخۆشیەکەم سەختە و قەدەری خویە پێم وایە ئەمڕۆ دوایین ڕۆژی ژیانمە کاکاتە یەکەم ڕۆژی ئەو دنیام ئەمجا پاشا بە کوڕەکەی وت دام و کێرەوە و سرد لە من نزیک بکەوە چاوانیشی بە فرمێسک بوون ئەوانەی دەوروبەریشی دەستیان کردە گریان ئەمجا بە کوڕەکەی وت مەگری کوڕی خۆم خۆ من یەکەم کەس نیم بەم ڕاستیە گەم کە مردە مردنیش لە ڕێی هەمواندایە لەخوا بترسە چاکەکار بە گوێ لە مستی حەز و ئارەزۆکانی خۆت زۆر مەبە لە هەستان و دانیشتن و بە ئاگای و نووسندا خواد لەبیر بێ هەمیشا ڕەوا لە بەرچاوت بێ ئەمەی پێم وتیت دواین قسەمە گوڵەخانی کوڕیوتی خۆ دەزانی هەمیشە گوێڕایەڵی تۆم و ئامۆژگاریەکانت جێبەجێکەم هەمیشەیش دڵی تۆم لە خۆم ڕازی کردووە بابە جان تۆیش باشترین باوک بوویت بۆ من بۆم ناکرێت دوای مردنت لە ئامۆژگاریەکانت دەربچم دوای ئەو پەروەەردە جوانەی کە پەروەەردەت کردم پاشایش کە لە جانەڵادا بووتی کوڕەکەم دەخو هەیە خۆی پێوە بگرە خوا لە هەردوو دنیا پاداشتە دەداتەوە کە ئەمانن گەر تووڕە بوویت خۆت بخۆرەوە دەری مەبڕە تووشی بەڵا بوویت ئارام بە لەسەری لە قسەکردندا ڕازگۆ بە لە بڕیارەکانتدا بەداد بە گەر بە دەسەڵات بوویت لێبوردە بە ڕێز لە سەرکردەکانت بگرە لە دژمنانت خۆش ببە لە بەرامبەر دژمنەکەتدا چاکە بکە ئازاری مەدە دەخۆش هەیە خۆیان پێوە بگرە خوا بە سوود بۆ تۆی ئەجێڕێتەوە لە مەملەکەتەکەتدا گەر بەرژەوەندیت دابش کرد بەداد بە گەردات پەروەرانە سزات سەپان پەشیمان مەبە پەیمان شکێن مەبە گوێ لە ئامۆژگاری دەوروبەرەکانت بگرە دڵڕاوکێمە بە هاوڵاتیان لەسەر دروست ژیان ڕابێهێنە حاکمێکی دادپەروەر بە لە نێو هاوڵاتیاندا بۆەوەی گەورە و بچووک خۆشی بێیت و ملهوڕان و لە ڕێ دەرچوانیش لێت بترسن ئەمجا پاشا ڕووی کردەوە زیران و زانایان و پیاما قوڵان و پێیوتن نەکەن سەرپێچی بکەن لە فەرمانەکانی پاشاتان نەکەن گوێڕایەڵی گەورەکانتان نەبن چونکە بێتە هۆی تیاچوونی خاکی نیشتیمانتان لەبەرێک هەڵوەشاندنەوەی یەگرتوویتان ئەبنە گاڵتە جاڕی دژمنانتان ئێستاش ئەوەتا پەیمانتان بە من داوە ئامۆژگاریەکانم جێبەجێ بکەن ئەم پەیمانەی بە منتان داوە بە پاشای نوێشتان داوە کۆتایی ئامۆژگاریەکانم بەوە دێنم ئەڵێم ئارامی باڵادەست لە هەست و نەستان ئەمجا پاشا کە لە گیانەڵا دابوو زمانی شکا و کوڕەکەی نووساندی بە سنگەوە ماچی کرد ستایشی خی کرد پاشای گەورە مرد خەڵکو و دەوروبەری بۆی گریان وڵات تازیەبار بوو بەڕێوڕسمی شاهانە بە خاک سپێردرا کە گەڕانەوە هەر لەو کۆبوونەوەدا بەڕێوڕسمی شاهانە تاجی شاهانیان کردە سەر گوڵەخانی کوڕی لەسەر کورسی شاهانە دایان نا شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشای بەختیار ماوەیەکی کەم گوڵەخان پەیڕەوی ئامۆژگاریەکانی باوکی کرد دواتر خۆشی و حەز و ئارۆزوەکانی دنیا بەلای خۆیدا ڕایکێشا کوڕەش مەیلی دا بە چێژەکان مەملەکەت و هاوڵاتیانی پشگوێ خست حەزی ئافرەتان سەر تاپای داگیر کرد لە هەر کون و کەلەبەرێکدا ژنێکی جوانی پێ زانیبایە مارەیەکرد. هێندەی ژن هەبوو کە حەزرەتی سولەیمانیش کاتی خۆی بە هێندەی گوڵەخانی نەبوو. ئیدی بە شێوەیەک سەری کرد بۆ ئارەزوی ژنان کە نە مەملەکەت و نە کێشەکانی خەڵکی و نە سوپای بیر نەما بوو. چەندین نووسراوی هەرێمەکانی بۆ هاتبوو بەڵام وەڵامی نەئەدانەوە. سەرکردەکانی مەملەکەت و پیاوماقۆڵان و سەرۆکۆزان کەوتنە سەرزەنشتکردنی هەندێکیان هاتنە سەر ئەوەی بچن بۆ لای شەماسی گەورە وەزیر و سکاڵای خۆیانی لە پاشا بۆ بکەن تا بەڵکو و ئامۆژگاری پاشا بکە تا مەملەکە تووشی نشستی و بەڵا نەبووە ئەمجا کۆمەڵێکیان لە گەورە پیاوان پێکێنا چوونە لای شەماس و پیانوت ئەی زانای فیلسوف پاشامان سەرقاڵی حەز و ئارەزوەکانی خۆیەتی ڕووی لە ناڕەوایە پشتی لە ڕەوا کردووە مەملەکەت بەرەو نشێوی ئەڕوە بەرەو تیاچون ئەچین مانگی جارێک پاشا نابینین وەڵامی هیچ وەزیرێک ناداتەوە ئاگای لە کێشەکانی مەملەکەتەکەی نییە ئێمەش لەبەر ئەمە هاتوین هانامان بۆ تۆ هێناوە تۆ گەورەی ئێمەیت هەر سەرزەویەک تۆی تێدا بێ بەڵا ڕووی تێناکە چونکە تۆ کەسێکی زانا و بەتوانیت هەر تۆیش ئەتوانی ئامۆژگاری پاشامان بکەیت و بیخەیتە سەر ڕاست شەقام ئامۆژگاری پاشامان بۆ بکە بەڵکو ڕێ خواناسی بگرێتە بەر شەماز هەستا و چوو تاکو لەگەڵ پاشادا کۆبێتەوە بەلاوێکی پاسەوانی وت بەڵکو ڕێم بدەیت لەگەڵ پاشادا چەند قسەیەک بکەم لاوەکەوتی مانگە کە خۆم نەمبینیوە بەڵام ئەتوانم نۆکەرەکەیت پیشان بدەم ئەو ئەتوانێ بتکاتە ژوورەوە و قسە لەگەڵ پاشا بکەی بچەوە لەسەر ڕێی چێشخانەی پاشادا چاوەڕێ بکە تاکو و ڕووی تێکە ئەم جا قسەی لەگەڵ بکە چی دوێت بۆتەکە شەماز بە پەلا خۆی گەیان دەبەر دەرگای چێشخانەکە دوای کەمێک چاوەڕێکردن ناوکەرەکەی پاشە هات شەماز پێیوت کوڕەکەم ئەمەوێت ڕێم پێ بدەی قسەی بۆ بکەم نۆکەرەکەی وتی بەسەر چاوان خواردنەکەی برد بۆ ژووری پاشا کە تێری خوارد نۆکەرەکە پێوت گەورم شەماز لەبەر دەرگاکە داوەستاوە ئەوێت ڕێ پێ بدەی بێتە لای بەڕێستان تاکو هەندێشتت بۆ باس بکە پاشا زۆر ترسا فەرمانی پێدا با بێتە ژوورەوە نۆکەر چووە دەرەوە و شەماسی بانکرد بێتە ژوورەوە شەماز لە بەردەم پاشادا کڕنوشی بۆخوا برد دواتر هەستایەوە و دەستی پاشای ماچ کرد نزا و پاڕانەوەی بەخێری بۆ کرد پاشا پرسی چیت بەسەر هاتووە شەماس وە هاتوویت شەماز وتی ماوەیەکە نەمبینیویت تاسم کردی وا ئێستا چاوانم بەبینێنت زاخاو بوو هەندێک قسەم لایە ئەمەوێت بەبیر بەڕێزتانی بهێنمەوە پاشا وتی بڵێ و شەرم مەکە شەماز وتی ئەی پاشا لە تەمەنی لاویتدا خوانی ئەمەتی زانست و زانایی پێبەخشی بوویت کە بە هیچ کەسێکی نەبەخشی بوو خوا پارسەنگی ئەو نعمەتەیشی بە تەختی پاشایەتی دایەوە تۆیش پێویستە لە ڕێی خوا دەرنەچیت وەسیەتەکانی ئەو سەردەمە بیرخۆت بهێنەوە ئەبینم لەم چەند ڕۆژەی دواییدا باوکت لە بیر کردووە ئامۆژگاریەکانیت پشتگوێ خستووە دادپەروەریەکەی ئەوت نییە نیعممەتەکانی خوات بیر کردووە و سوپاس گوزاری پەروەردگار نیت پاشا وتی ئەوە چۆن بووە هۆی چییە؟ شەماز وتی حکومڕانی مەملەکەتت پشتگوێ خستووە ئەرکەکانی سەرشانت لە بەرامبەر هاوڵاتیاندا جێبەجێ ناکەی هەر خەریکی خۆتی و ئالوودەی حەز و ئارەزوەکانی خۆت بووی چێژەکانی ئەم دنیا پێشینان و تویانە چاکسازی ئاین پاشایەتی هاوڵاتی ئەرکی سەرشانی پاشای و پێویستە بیان پارێزێ پێم وایە بە خۆت دابچیتەوە تاکو و دواڕۆژت دروست بێ شوێن چێژێکی بچووک مەکەوە با لە ناوت نەبە وەکو ماسیگرەکە توش نەبی پاشا پرسی بەسەرهاتی ئەو ماسیگرە چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. چیرۆکی ماسی گرێک شەهرەزاد وتی بیستوومە پاشای بەختیار شا شەهرەیار ماسیگرێک وەکو ڕۆژانی پێشوو دێتەوە سەر ڕووبارەکەی بۆ ماسی گرتن کە بەسەر پردەکەی سەریدا ئەپەڕێتەوە ماسێکی زۆر گەورەی لە نێو ئاوەکە دابینی لە دڵی خۆی داوتی جاچ پێویست دەکا هێندە خۆم ماندوو بکەم شوێن ئەم ماسیە گەورەی ئەکەوم تاک و ڕاوی ئەەکەم و ئەیگرم ئەیفرۆشم ڕۆزی چەند ڕۆژێکم پێی دابین ئەبێ خۆی ڕوت کردەوە و خۆی فرێدایە ڕووبارەکەوە بەمەلەکردن شوێنی کەوت هەلێرە و هەلەوێ کۆڵی لێنەدا تاکو گرتی کە هاتەوە سەر ئاو و سەیری دەوروبەری خۆی کرد بۆی دەرکەوت زۆر لە کەناری ڕووبارەکەەوە دوورکەوتوتەوە دڵی نەهات ماسیەکە ئازاد بکە هەردوو دەستی لێگیر کرد و خۆی دا بەدەم ئا و ڕاکێشانی ماسیە گەورەکەوە ماسی مەلەی کرد و ماسیگری بە دوای خۆیدا ڕاکێشا تاکو و گەشتە گێژاوێک کار کەسێکی تێبکەوتایە ڕزگاربوونی بۆ نەبوو بۆیە کەوتە قیژە قیژ و هاوارکردن فریام بکەون خنکام خەڵکانی سەر دەریا و ناو کەشتی و بەلەمەکان لێیان پرسی چیت دابوو لەم شوێنە ترسناکە وا خۆت تێفڕێداوە ماسیگەر پێی وتن خۆم بە خۆمم کرد ڕێ ڕاست و ڕەوان بێمەترسی هەبوو بەڵام من ئەو ڕێم نەگرت و شوێن ئەم ڕێگا مەترسی دارم گرت ئەوان ژوتیان جا چۆن ئەم ڕێگا پڕمەترسێت گرت و ڕێ بێ سەر ئێشت نەگرت تۆیە کازانی ئەم گێژاوە کەس ڕزگاری نابێت تێیدا با ماسیەکەت ئازاد بکردایە و خۆت ڕزگار بکردایە ئێستاش کەس ناوێرێ خۆی فرێبداتە ئاوەکەوە و تۆ ڕزگار بکە ئێدی ماسیگر بێ ئومێت بوو لە ڕزگار بوون دەستەکانی بە ماسیەکەەوە شل بوون و ماسیەکەی لە دەست بەر بوو خۆشی تیاچوو ئەم جا شەماز ڕووی کردە پاشاوتی ئەم چیرۆکەم بۆیە بۆ جێڕایتەوە تا کوشتی هیچ و پوچ پشتگوێ بخەیت و گوێ بە کورسی پاشایەتەکەت بدەیت چاودێری مەملەکەتەکەت بکەیت یاساکانی دەوڵەت بسەپێنی تاکو هاوڵاتیان ڕەخنت لێ نەگرن و لۆمەند نەکەن پاشا پرسی ئەو فەرمانە نەچین تاکو جێبەجان کەم شەماسی زاناوتی ئەگەر سبێنێ تەندروست بوویت واگات لە خۆت بوو ڕێ بدە بە سەرانی دەوڵەت بتبینن ڕاوێژیان پێ بکە و گویان لێبگرە داوای لێبوردنیان لێبکە پاشاوتی فەرمایشتەکانت بەجێن دروستن بۆ بەیانی گوڵەخانشا چووە سەر کورسی پاشایەتی و فەرمانیدا کە ئەوانەی ئەیانوێ پاشا ببینن بابێنە ژوورەوە پاشاکە و تا ڕوبەڕووبوونەوە لەگەڵ خەڵکەکەدا داوای لێبوردنی لێکردن و پەیمانانی پێدان کە لەمە دووە گوێ بە داخوازیەکانیان بدە دەنگ و باسی پاشا لە نێو ژنەکانی پاشادا بڵاو بۆوە خۆشەویستترین ژنی پاشا چۆلای پاشاوتی ئەوە چیتە تووشی دڵە ڕاوکێ بوویت ئازارت نییە پاشاوتی هیچم نییە بەڵام بەڕاستی ماوەیە کە کاروباری مەملەکەتم پشتگوێ خستووە کە ئەما کارێکی خراپە منیش لەم دڵە ڕاوکێدام گەر بەم شێوە بێ ئاگابم لە کاروباری دەوڵەت کورسی پاشایەتیم لە دەست دەرەچێ ژنەکەی وتی من وایە بینم وەزیرەکانت لاقرتێت پێکەن فێڵبازن پیلانت بۆ دانێن تاک و چێژ لە پاشایەتی وەرنەگریت ئەوان ئەیانەوێ ژیانت لە پارێزگاری ئەواندا بەسەربەریت ئێدی تەمەنت بە ماندووبوون بەسەربەریت خۆت بکوژی لە پێناو ئەواندا یان وەکو لاو دزەکەت لێبێ پاشا پرسی بەسەرهاتی دز و لاوەکە چۆن بووە شاژن و تێجێڕنەوە حەو دز لە ماڵ هاتنە دەر و کەوتنە کارکردن خۆیان کرد بەڕەزێکی دارگوێزدا مناڵێکان لە ڕێگا بینی و پیانوت لەگەڵمان وەرە بەسەر دارگوێزەکەدا سەر تەخین لەسەر دارگوێزەکە تێر گوێز بخۆ دوایی گوێزیش بۆ ئێمە بربدەرەوە مناڵەکە بە قسەی کردنن کە گەیشتن کوڕیان خستە سەردارەکە ئەمجا ئامۆژگاریان کرد لقەکان نشکێنێ و بیان جوڵێنێ تاکو و گوێزەکان دا ئەوەرن ئەمجا دابەزە خوار و لەگەڵ ئێمە بەشی خۆت بچنەوە کەم ناڵەکە چوە سەر درەختەکە لقەکانی ڕاوەشان و گوێزەکان داوەرین دزەکانیش کویانە کردەوە ئەمان لەم کارەدا بوون خاوەن ڕست پەیدا بوو پێی وتن چیتانە بەو دارگوێزەوە دزەکان وتیان ئێمە هیچمان نییە بەسەر ئەو دارگوێزەوە بێرەدا ڕۆشتن ئەو مناڵەمان بینی بەسەر ئەو دارگوێزەوە وامانزانی دارگوێزەکان هی خۆین داوامان لەکرد بەشمان بدا ئەویش چەند لەقێکی ڕاوەشان و ئەم گوێزانە کەوت نەخوارەوە ئێمە بێتاوانین خاوەن باخی گوێزەکە بە مناڵەکەی وت تۆ چی ئەڵیت مناڵەکە وتی ئەوانە درۆک هەن ڕاستەکەی ئەمانە بۆ ئێرە هاتن منیان بینی منیشیان لەگەڵ خۆیان هێنا ئەمجا منیان خستە سەر ئەم درەختە تاکو لقەکانیان بۆ ڕابوەشێنم تاکو جۆزەکان دابوەرن ئەوان بیچنەوە منیش بە قسەم کردن ڕەزەوان وتی خۆ تووشی بەڵایەکی گەورە کردووە ئاخۆ سوودت لەم داوەراندنی گوێزە بینیوە؟ مناڵەکە وتی نەبەخوا گوێزێک چییە لێم نەخواردووە ڕەزەوان وتی ئێستا تێگەشتم کە چەندە جێلیت تۆ خۆت توش کردووە بۆ ئەوەی خەڵکی لێت سوودمەند بێ بە دزەکانیشی وت ئێوە بڕۆن بەڕێ خۆتانەوە هیچم لەگەڵ ئێوە نییە ئەمجا پژملی مناڵەکەی گرت و سزایەکی باشی دا شاژن وتی وەزیران و گەورە بەرپرسانت وەکو ئەو دزانن ئەیانەوێ تۆ توش بکەن تاکو خۆیان سوودمەند بن پاشاوتی زۆر ڕاستەکەی ناچم بۆ کۆبوونەوەکە و بۆ خۆم ئەژیم و ئەوانیش چی ئەکەن بابیکەن ئەمجا ئەو شەوە دەست لەم لانی ژنەکەی بوو تاکو و بەیانی و شەوێکی خۆی بردە سەر بەیانی شەماس و وەزیران و گەورە بەرپرسان و پیاوماقۆڵان بەدڵی خۆشەوە چاوەڕێی ڕێپێدان بوون تاکو لەگەڵ پاشادا کۆ ببنەوە بەڵام پاشا ڕێ پێنەدان و لەگەڵیان کۆ نەبووەوە کە خەڵکەکە دەستیان لە بینینی پاشاشت بە شەماسیان وت ئەی وەزیری زانا دانا و زیرەک ئەوە حاڵی پاشا مناڵەکەیە لاوێکی جێلە هەموو تاوانەکانی خستە نێو ئەم درۆیەوە پەیمانێ کە بە تۆی دابوشکاندی ئەبێت پەیمان شکاند نەکەشی بخرێتە سەر تاوانەکانی تری ئێمە لێ تەخوازیین هەر چۆنێک بووە بچی تەلای و هۆی پاشگەزبوونەوەکەی لە ڕووبڕۆبوونەوەمان پێ بڵێت چونکە بەم کردەوەی زۆر زۆر دڵگران و تووڕین شەماس چووە ژوورەوە سلاوی لە پاشا کرد و لی پرسی گەورم ئەوە بۆچی بۆ کار و حەزی بچووکی خۆت ئەو ڕوبەڕوبوونەوە گەورەی هاوڵاتیانی خۆتت پشتگوێ خست وەکو ئەو خاوە نوشترەت لێ هات کە هێندە شیری وشترەکەی بەلاوە خۆش و بەلەزت بوو ڕەشمەی وشترەکەی پشتگوێ خست وشترەکە کە زانی ئازادە هەڵی تیزان و کەوتە غاردان خاوە نوشتر هێندەی زانی هەم شیرەکە ڕژە هەموو شتەکەشی لەدەست دەرچوو بۆ ئەو کەمە سوودە زیانێکی گەورەی کرد ئەی پاشا ورتر بە سەرنجەکانت ژیرانە بێ ئەو کارانە بکە بۆ خۆت و هاوڵاتیانت بەسوودن باش نییە مرۆڤ لە بەردەرگای چێشخانەدا زۆر بستێت چاوەڕێ خواردن بکە باش نییە لە بەرەوەی حەزت لەش ناهێندەی لەلا بمێنیتەوە پێویستە مرۆڤ بڕی ئازاری برسێتی بچێژێ تاکو خۆی تێرەکە هەروە هەندێ تینوێتی بچێژێ تاکو ئاو ئەخواتەوە تۆیش هەر 24 سعات دو سعاتی دابنێ بۆ جستت ئەوەی ئەمێنێتەوە تەرخانی بکە بۆ بەرژەوەندەکانی خۆت و مەملەکەتەکەت شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی نۆ سەد و بیست. شەهرەزاد وتی شەماسی زانا لەسەر قسەکانی ڕۆشت وتی نەکەی دوای ئەو هەموو زانیاریانەی کۆت کردوتەوە بەرگی نەزانی بپۆشی لە کاتێکدا خۆت خاوەنی بڕیارە دروستەکانی بچیت بڕیاری نادروست جێبەجێ بکەی دەمەژەنە چێژ و لەزەتێک کە بەهۆیەوە تیاپچی کە پاشا ئەمانەی لە شەماسی زانابیست پێیوت بەیانی پشت بەخوا لەگەڵیان کۆبمەوە شەماس هاتە دەرەوە زیران و گەورە بەرپرسان و پیاو ماقۆڵان لی کۆبوونەوە ئەویش مژدەکەی پێدان شاژن کامەی بیست خۆی کرد بە ژووری پاشادا وتی هەمیشە هاوڵاتیان کۆیلەی پاشایان بوون کەچی ئەی پاشا تۆ بوویتە کۆیلەی هاوڵاتیانت لیان ئەترسی هاوڵاتیان ئەیانەوێت بتخوێندنەوە بزانن نیازت چییە گەرزانیان کەسێتیەکی لاوازت هەیە باری سەرشانت قورسەکەن خۆزانیشیان کەسێتی تۆکمە و بەهێزە ئەوە لێتە ترسن و بە گەورە دەگرن گەر بە قسەی ئەوانت کرد بەرژەوەندی ئەوان جێبەجێەکەیت و خۆدمایە پوچ وەزیرانیش پێت پێکەنن چونکە ئەوانیش زۆر فێڵبازن لەم کێشەوە بۆ ئەو کێشت ئەبن تاکو لە کۆتاییدا لە ناوتەبەن چارەنووست وەک چارەنووسی بازرگان و دزەکانی لێدێ پاشا پرسی بەسەرهاتی ئەو بازرگان و دزانە چۆن بووە چیرۆکی بازرگان و دزەکان ڕۆژێکیان یەکێک لە دزەکانە ڵێ منە توانم دەستم بەم بازرگانەدا بگا بۆیە هەندێک دا و دەرمانەکرێت و خورجێکی دوو تورەکەی ئەدا بەشانی داوەڕواتە ئەو کۆڵانی ماڵی بازرگانەکەی لێە ئەم جا هاوارەکە چێ نەخۆشە چێ پێویستی بە چارەسەر هەیە کابرای بازرگان لەسەر سفرەی نانی نیۆڕۆ بێ گوێی لێ بێ بەزەی پێدادێتەوە بۆیە چێتە کۆڵان و بانگێک کاتە ژوورە پێڵێ براکەم تۆم بۆ نان خواردن بانگ کردووە فەرموو نانم لەگەڵ بخۆ دزەیش لەگەڵیدا دەستی کردە نان خواردن بازرگان پیاوێکی زۆر خۆر بوو بۆیە دزەژوتی بەخۆی هەلە و بۆم هەڵکەوتووە ئەم جا ڕووی کردە بازرگان وتی تۆ منت تێر کرد منیش لە تۆڵەی ئەم پیاوەتێدا ئەمەوێت ئامۆژگاریەکت بکەم براکەم ئەم زۆر خۆریەی تۆ نیشانەی نەخۆشیە بازرگان وتی بێخەم بە زۆر دروستم هیچ نەخۆشیەکەم نییە لە کۆنەوە زۆر خۆرم دزەکەوتی نابراکەم ئەم زۆر خۆریت نیشانەی نەخۆشیەکە لە گەدەتدایە کە گەر پشتگوێی بخەی لە ناوتەبە بازرگان وتی نەخێر نەخۆش نیم ئەوە گەدەم زوو خواردنەکان هەرسەکە ساغ و تەندروستم سوپاس بخوا دزەکەوتی نەبراکەم ئەوە خۆ دوازانیت نەخۆش نیت زوو چارەسەری خۆت بکە بازرگان وتی جا لە شێ بپرسم بۆ چارەسەر دزەکە وتی خوا خۆی چارەسازە بەڵام پزیشکان وەکو من بە گوێرەی توانای خۆمان چارەسەرەکەین بازرگان وتی کەوا بوو دەرمانی ئەو نەخۆشیێم بدەرێ دزەیش دەستی برد بڕێکی کەم بەنجی دایە کابرای بازرگان شەو خواردی هەستی کرد لەشی سووترە ڕۆژی دووەم دزەکە چووە هەواڵپرسینی بازرگان وتی هەندێکی دیم لەو دەرمانە بدەرێت دزەکەم جارش هەمان دەرمانیدا بەڵام ئەم جارە بەنجەکەی کەمێ زۆرتر بوو کە دزەکە هاتە دەرەوە بۆی دەرکەوت بازرگان متمانەی پێکردووە بۆیە بڕیاری سبینی خۆیدا ڕۆژی دواتر چووە ماڵی بازرگان ئەم جارە کە داوای دەرمانی لێکرد ژەهری پێدا کە بازرگان شەو ژەهرەکەی خوارد دەم و دەست کوشتی ئەمجا دزەکانی لەگەڵ خۆی برد چوونە ماڵی بازرگان و دەستیان گرت بەسەر شتومەکەکانیدا و پارەکان لە نێوان خۆیاندا بەش کرد ئەم جا شاژن وتی من ئەو ئامۆژگاریانم وا کردیت کە ئەو فری و دەرە لەخشتت نەبە پاشاوتی تۆڕازەکەیت وا بڕیارمدا کە لەگەڵیان کۆنەبمەوە لەو لایشەوە هەر لە بەیانێ و تاکویوارە ئەو هەموو وەزیر و پیاوما قوڵان و خەڵکە چاوەڕیان کرد بەڵام پاشە ئامادە نەبوو بۆیە ڕویان کردەوە شەماسی زانا پێیانوت ئەی فەیلەسوفی زانا و زیرەک ئەبینیت چۆن ئەم پاشە هەرزەکارە جار دوای جار درۆی زیاتر ئەبێت هیچمان بۆ ناکە باشتر وایە تەختی پاشایەتی لەژێر دەربهێنین مەگەر بەو شێوە کاروبارمان ڕاست بێتەوە ئەم جارە بچۆ بۆ لای و پێی بڵێ چاکە و پیاوەتی باوکی ناهێڵێت دەنا هەرزوو لە سەرتەختی پاشایەتی ئەمان هێنایە خوارەوە ئێمە وابەستەی پەیمانەکانمانین بەرامبەر بە ڕەحمەتی باوکی سبینێ بە چەکەوە دێنەوە ئێرە هاتە پێشوازیمان باشە گەر نەهات ئەوە بۆی ئەچین ئەهێنینە دەرەوە و لەسەر تەختی پاشایەتی ئەهێنینە خوارەوە گەر بە گژمان داهات ئەوە ئەیکوژین و یەکێکی دی ئەەکەینە پاشامان خۆزگە ئەمانزانی کێ لەو زاناییەوە پاشایان واخستە تاریکی و نەزانیەوە شەماسی زانا و فەیلەسوف و گەورە وەزیر جاری سێم چووە بەردەم پاشا و پێیوت گەورم وەزیران و سەرانی دەوڵەت و پیاوماقۆڵان و سەرۆکۆزان لێت هەستاون و لە دەرەوە چاوەڕێن گەر بەم شێ حکمڕانی بکەی هەڕەشەت لەکەن و لەسەر تەخت ئەت هێنە خوارەوە گەر ئەتەوێت تەختی پاشایەتیت لە دەست دەرنەچێ بچۆ پێشوازیان داوای لێبوردنیان لێ بکە کار بۆ بەرژەوەندەکانیان بکە توانا و دەسەڵاتت بسەپێنە باوەک و گورگ و ڕێویەکانت لێ بەسەر نەیە پاشا پرسی بەسەرهاتی گورگ و ڕێویەکان چۆن بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو